زۆرجار جەهل وا لە ئینسان دەکا الناس اعداء ما جهلوا خەڵکی دوژمنی شتێکە کە علمی پێی نییە نازانێت کەواتە نایکات زۆر جار تۆ لە تەنیشت مامە پیرەیەک وەستاویت دەتەوێت قاچت لەگەڵ قاچی جووت کەی لە نوێژدا ئەو نازانێ سنەتە نازانێ پێغمبەری خوارەی سەڵاسەلام ئەمری بەو شتە کردووە دەزانێت تۆ لە خۆتەوە هێ ناوتە شتێکی تازەیە ڕقی لێتە ڕقی لەو سنەتەشە الناس أعداء ما جهلوا بەڵام وەرە بە نەرمی بڵێ خاڵە گیاندانی شەبات دوو قسە بە یەکەوە بکە بڵێ حەز دەکەم تۆ بێتاقەت دەبیت ناڕەحەت دەبیت ڕقت لە من هەڵدەستێ کە ئاوا قاچم بە قاچی تۆ دەنێم دەزانی پێغمبەرمان عليه سەڵات وەسەسلام خۆشت دەوێ بێگومان لەوانەیە بڵێ سەد هزار سەڵاوات لەسەر پێغمبەر عليه سەڵام ئێ بڵێ دەوەرە لە جیاتی سە هزار سەڵاوات وەرە ئەمرێکی پێکردوین بە منوت و باجێ بەجێک ڕێنماییکی کردوین با ئیمتیتالی بکەین پێغمبەری خوا عليه سەڵات وەسەلام فەرموویەتی چی سود الفراج فرجەکان کەلێنەکان چ بکەنەوە پڕی بکەنەوە کەلێن لە بینی نوێش خوێنان نەبێت نابێ خەلەل هەبێت بۆیە سەحابە ڕزای خۆیان لێبێت چونکە پێغمبەریان خۆش دەویست عليه الصلاة والسلام کە خۆشیان دەویست بە قسەیان دەکرد بۆیە بۆمان باس دەکەن دەفەرمێ ئێمە شانمان بە شانی یەکەوە دەنا و قاچمان بە قاچی یەکەوە دەنا تۆش دەتێ وەکو سەحابە بی ئەوان ئاوا پێغمبەریان خۆش دەویست تۆش دەتێ وەکو ئەوان بیان نا ئایا ئەبوو بەکر غەڵەتی کرد کە قاچی بە قاچی سەحابەیەکی ترەوە دەنا کە پێغەمبەری خۆشدەویست علیە الصلوة والسلام جا بزانە ئەوجا ئەو پیاوە کە چەند ڕقی لەو سنەتە بۆ لەمە دوا چۆن دەبێت بەڵام پێشێ بۆچی نەیدەکرد الناس اعداء ما جهلوا کەواتە زۆر جار خەڵک کە ڕقی لە شتێکە لە جەهلیەوەیەتی بەڵام یەهود لە چیەوە نەبوو لە جەهلیانەوە نەبوو علمیشیان پێی بوو ئەی چی بوو شتێکی تر هەیە دوو هۆکار هەیە بۆ ڕەتکردنەوەی حەق